یەکەتی نابینایانی کوردستان مەڵبەندی گشتی پەرت و خانەی دەریای دەنگی سلێمانی شەقامی کانێسکان نزیک مزگەوتی قامیشان خوێندنەوەی جیاد حەمید ئامادەکردنی کاوە حەسەن ڕێکەوتی دوانزەی دوانزەی 2002 زینی ناوی کتێب چەپچێ گوڵ چەپچێ نێرگز ناوی نووسەر هێمن تیراژ هەزار دانە بڵاوکەرەوە بنکەی ئەدەبی و ڕووناکبیری گەلاوێژ چاپی یەکەم 1990 زینی چاپەمەنی تیشک هێمنی شاعیر و مرۆڤ لەم کوردستانە گەورە و گرانەدا کە دژنان بە چەقۆی سیاست وایان بە سەرخۆیاندا بەشبەش کردووە کە هەر پارچەی بەقەدەر چنگێکی نوقاوەی ماوەتەوە و دەیان ساڵە پیاوانی لێهاتووی دەیانەوێت ئەو چنگانە لێ بکەنەوە تا ببنەوە بە دەستێکی کامڵی لەبار و خێر و بێریان بە سەرلەپیدا داچۆڕێتە سەرلەشی وشکی خەڵکانی تریشۆ ئالەم کوردستانەدا گەلێک مێرخاس و ئازا و شاعیر و زانایوا هەڵکەوتون کە بە ئەندازەی سەختی چیاکان کە بە ئەندازەی سەختی چیاکانی خۆی و ڕقی دوژمنانی خۆشەویستیان لە دڵدا بووە گۆرانیان نەک تەنیا بۆ نواڵە و زەنوێر و تافگە و گوڵ و زەماوەند و سروشتی وڵاتی خۆیان وتووە بەڵکو بەردەوام درودیان بۆ دەریا و بیابان و سرودیان بۆ سربەستی خەڵکانی تریش وتووە ئەو سنووربەندە فەرهەنگی و کللتوریە دزیەوەی کە نەیاران بە مەبەستی چەقبەستن و شێواندنی ڕووی ڕاستەقینەی ئەدەب و مێژوو سەرجەم کللتور و ئایندەمانیان ڕەخساندووە ئێمە خۆمان بێ نەبان کردووە هیچ کەناڵ و بوارێکی ژیانیان نییە جێدەستی ئەفراندنی کوردێکی پێوە نەبێت تەنانەت لەسەر تەختی گیانەڵایسیاندا خوێنی بەهاناچوونی خۆمانمان داونەتێ ئەگەرچی پاشان نەقەدرزانیان لێکردوین و نەشەرمی خوێنەکەیان بەڕۆوە ماوە ئەمە تەنیا باسی ئەدەبوو هوەر نییە بەڵکو باسی ئەو سەردەمانەیشە کە باهۆزی سیاست و ڕووداوە سەختە جیانیەکان لە بۆسەی ونکردن و نوشستیاندا بوون کە چێمە بووینە قەڵاو سەنگەر و پشکۆی نێوکوانووی خەفەکراویان مێژووی کۆنونی ئێمە و خۆی سویان شایەتی دەیان نمونەی لەم بابەتانن ئەوەندەی ئێمە بۆ خەڵکیمان کردووە ئەوەندەی سەری خۆمان بۆ فەرهەنگ و ئەدەب و چارەنووسی کەسانی تر ئێشاندووە و قوربانی ماڵوجانیمان بۆ داون هەرگیز بۆ خۆمان نەکردووە تەنانەت تیاماندا هەڵکەوتووە کە لە بێبڕایی بەخۆ و هەستی بچووکەوە حاشای لە ڕەگە زوو بنەچەی کردووە و وەک هەتیوی لانەشێوا و بەسەرخوانی بێگاناندا دابەش بووە و بووەتە یەکێک لەوان ئەمە تراژیترین خەتای مێژووی ئێمێ لە نێو ئەم قەدەرە نەگریسەدا کە دژمنانمان بازووبندی کۆیلایەتی لە قۆڵبەستوین و گیانی هەست بە بچکۆڵەیی خۆیشمان بڕستی لێ بڕیوین و لە زۆر شوێندا زمانی دایکی لە بیربردوینەتەوە کەسانێک هەڵکەوتون وەک گەلاوێژی دەمئاسۆ لەو تاریکستانەدا جریوەی ڕێنمایی بۆ پێی بۆ پێی کردوون وەک عاشقافستانەیەکان بەرەو ئەو خەونانەی بردوین کە ئاوێزەی تریفەی مانگ و بەهشتی ئازادی و ئارامی سەرزەوی بوون عاشقی وڵات و ڕووناکی کردوین لە بواری ڕووناکبیری و ئەدەبماندا جوانی و سحرێکی هێندە دەگمەنیان بە زمان و مۆسیقایەکی ئەوەندە بەلە زیان بە گیانبەخشیوین کە تا سەریێسک خۆشەویستی خاک و خەڵک و نەتەوەیان پێبەخشیوین هێمنی شاعری گەل و جوانی و خۆشەویستی و خەبات یەکێکە لەو سەر قافڵەت چیانە ئەو تەنیا شاعرێکی داهێنەری سەردەمی خۆی نییە بەڵکو فیداکار و شۆڕژێر و مرۆڤ و سەوداسەری دنیای ئەفراندن و عاشقێکی سەردەستەی سروشت و جوانیشە بڕیاری خۆشەویستی کوردی لە دڵەوە داوە و بە کۆڵ فرمێسکی شادی بۆ سەرکەوتنەکانی ڕشتووە لە ناوجەرگەی شکستەکانیدا مرۆڤی خۆگر و بە شێعرە حەماسیەکانی هانی بەرەنگاری و هەستانەوەی نوێیداوە هەر لە سەرەتای تەمەنیەوە تێکەڵی سیاسەتی کوردی بووە و شعرەکانیشی لەبەر ئەو درەختم لەبەری ئەو درەختم ساڵی 1942 کە لە خۆرهڵاتی کوردستاندا کۆمەڵەی ژێکاف دامەزرا هێمن بە تاسەوە پێشوازیلێ کرد و بە پەرۆشەوە بووە ئەندامێکی هەرچالاکی کۆمەڵە ئەوسا هێمن لاوێکی تەمەندی ساڵ بوو ئەمە یەکەم جاری نەبوو بچێتە ناوڕێکخراوێکی سیاسیەوە بە تایبەت حزبێکی نەتەوەی کورد کە هەموو خەو نەخۆشەکانی و ئومێت بە ئایندەی ڕزگاری لەسەر بنیاد نابێت بۆیە بە کۆڵ و دڵەوە دەرگایی لەسەر گەلێک لە خولیای تایبەتی و ئارەزوە شخصیەکانی خۆی داخست و گشتی بەخشیە ئەو ئاواتانەی کە حیزبەکەی بۆی بەدی دێنێت ئەوە تا خۆی لەکوێوە بۆ کوێی پێشەکی دیوانی تاریک و ڕووندا دەنووسێت ئەندامەتی کۆمەڵی ژێکاف گۆڕانێکی سەیری بەسەر منداهێنا شەو ڕۆژ لە بیری کۆمەڵەدا بووم کاویش ئامانجی ڕزگارکردنی نەتەوەکەم بوو هەموو ئاوات و ئارزوی تایبەتی خۆم وەلانە ئیتر نەک تەنیا دەستم لە شەڕداوەت و لە شەوداوەت و هەڵپەڕین و ڕێبازگرتن و لەسەر سوانەوەستان هەڵگرت بەڵکو وەک سۆفی تۆ بەکار تووشی هەر کیژ و ژنێکی کورد دەهاتم سرم دادەخست و چاوم لێ نەدەکرد چونکە ئەمەشم بە خیانەت دەزانی بۆ خاتری کۆمەڵە من دەستم لە یارێک هەڵگرت کە بە گەورەترین مەحرومیەتی ژیانی دەزانم و ڕابردنی زەمانیش لە بیری نەبردوومەوە و ناسۆری لە دڵمدا هەرماوە لە گۆڤاری نیشتیماندا کە ئۆرگانی حزب بوو هێمن زۆر چالاکانە کاری دەکرد و شێعر و نووسینی بڵاو دەکردەوە پاشان بووە ئەندامی دەستەی نووسرانی گۆڤارەکە لە هەموو چالاکیە ڕووناکبیری و چاپەمەنیەکانی حزبدا هێمن سوارچاک بوو لە 1945 کە یەکەم کۆماری کورد لە مەهاباد دامەزرا و شەهید قازی محەممەد بۆ ڕابەری هێمن هەردەنگی دلێری شعری و نووسینی باڵادەستی ئەو کۆمارە کۆپێ بوو هەر لەبەرە و ناوداریەی بوو کە قازی شەهید ناوی شاعری میلەتی پێبەخشی ئەو کۆمارە تاقانەیە کە خەونی دەیان ساڵی کورد بوو هێند لە دڵی هێمن خۆشەویست و شکۆدار بوو کە زوربەی شێعر و سرودی ناوازەی بۆ ئەو ڕسکا و دەیویست و دەیویست بەو زەخیرانەی مێشکی زۆر زوو باڵای پێ بکات و لە خەمی بڕەخسێنێت کە دوژم لە دوور و نزیکەکانی کوردیش دوای تەنیا ساڵێکی تەمەەن چەقۆی بێ ئابرویی و نامردیان لە گردردنی ناو بە پیلانی ساختە سیاسەتی بە مەرام نەگەیشتنی کوردیان پیادە کرد و داخێکی هەرگەورەیان لە دڵی نیشتیمان و نیشتیمان پەروەر و شۆڕژێڕەکاندانا ئیتر هێمن دنیای لە بەرچاوتەڵخ و زرینگەی پیاڵە و ئاهەنگی گۆرانی لێبوونە چەمەر سێدارەکانی مەدانی چوارچرا کە بۆ قازی و هاوڕەکانی هەڵخران ئەمەندەیان کار لە یەمن کرد کەوە خۆی دەڵێت دڵی منی بە ناسۆر ئەنگاوت ناسۆرێک کە بۆتە تێراوی و تێراوێ و ئێستاش هەروە بندەداتەوە و هەڵدەداتەوە و بێگومانم ساڕێژ نابێت و لەگەڵم دێتە بنگڵ چونکە هێمن لە دڵەوە قازی خۆش دەویست و بەڕابەری ژیر و کوردی پاک و چاک و نەتەوە پەروەری دادەنا ئەم کارە ساتە جگەر بڕە سەری هێمنی بەرەو تاراوگە پێ هەڵگرت کۆستە گەورەکەی لە دڵ ئاخنی و بەرەو ماڵێکی هەتی و کۆسکەوتوتر بۆ لای کەسانێکی لە خۆی دڵشکاوتر بەرەو باشووری کوردستان هەڵفڕی بەڵام ئەو ڕاستەی دەزانی کە لە هەر جێگایەکی کوردستاندا لە ناو دڵی هەر کوردێکی مەینەتباردا ئەو خانەخوێ و سەردەستەیە ئەو خانەخوێ و سەردەستەیە بۆیە بۆ ماوەیەک لەم هێلانەی دوای شەڕی زیانی دووەمەدا کە برسێتی و نەبوونی و ماندوێتی تا سەر ئێس کاری لێ کردبوو حەسایەوە ترسی ژاندارم و سیخوڕانی ڕژێمی شاهەنشاهی لەسەر ڕەویەوە چونکە خەڵکی ئەمدی و هاودەرد و پشتیوانی بوون بەڵام خولیاو خەونەکانی هێمن هەر لە بڵێسەدا بوون ئەو دەیزانی وڵاتی داگیرکرا و وەک مرۆڤی زیندانی وایە هەز دەکات و چی لەدەست نایەت ئەگری و کەسی بە فریادا ناگات تەماشای زنجیرەکانی پێوپلی دەکات و توانای پساندنیانی نییە بە کورتی ئەمەندە لە گەمارۆدایە کە بێجگەلەوەی خەم و ئازارەکانی بکاتە شعر و پەیام چی تری لەدەست نایەت دوای ماوەیەک کە باری لای خۆیان ئارام و ترس ترسی گرتن و تۆقااندنی نابێت دەگەڕێتەوە و بە کشت و کاڵکردنەوە خۆی سەرقاڵ دەکات بەڵام نەواز لە شعر دێنێت و نەسەنگەری کوردایەتی چۆڵ دەکات ساڵی 1952 کە شۆڕشی گەلی ئێران بە سەرۆکایەتی دکتۆر مسەدیق لە دژی شاو هاوپەیمانەکانی هەڵگیرسە کوردستان کەڵپەی سندەوە و لە شارەکانیا بووە ئاهەنگ و شادی سەرکەوتن هێمن لە شاری مەهابادا بووەوە بە شاعرە شۆڕژێر و دەرکەوتەکەی جاران و هەزاران کەس شیعری دەبڕۆ ئیشای خائین بەغدانیەوەی ڕێدبێی بۆ دەسەندەوە کە دژنانی گەلو دەوڵەتە ئیمپریالیزمیەکانی دۆستیشا پیلانی شکستی شۆڕشیاندانا و شایان گێڕایەوە ئێران ئیتر هێمن بە ناچاری ڕووی لە چیا و ڕێگا سەختەکان کردەوە و لە ناو خەڵکانی گوند و کون و ئەشکەوتاندا خۆی حەشاردا ماڵ و منداڵی تووشی گێرمە و کێشە و ناڕەحەتیەکی زۆر هاتن و هەر لە دوای ئەو کارە ساتانەوە ئیتر باوک و دایکی مردن و خۆی و ژنەکەی و سەڵاحی کوڕیمانەوە لە کۆتایی ساڵانی شەستا دوای ئەوەی بزوتنەوەی ئازادی خوازی کورد لە باکووری کوردستاندا پەرەیسەند و ڕژێمی شایش بە ئاگر و ئاسن لە ڕوویاوەستا و گەلێک تێکۆشەی شەیدیان لە بەندیخانەکان تون کرد ئیتر هێمن خۆی بۆ نەگیرا و لەگەڵ کۆمەڵێک لە ڕابرانی حزبی دیموکرات و تێکۆشەرانی ڕێگای کوردایەتی هاتنەوە باوەشی باشووری کوردستان وە دەوامیان بە خەباتی خۆیاندا پاشان لە سلێمانی و شارەکانی تردا نیشتەجێ بوون من لە دوای هەرسی ساڵ 1970 شۆڕشی کوردەوە مامۆستاهێ منم بە چاکی ناسی چ لە بەغدا و چ لە سلێمانی دەمبینی چونکە منیش ئەوەندەم تامی ئەو شکستە لە دەمیدا تاڵ بوو کە مەگەر ڕوخانی کۆمارەکەی مەهاباد ئەوەی بەهێ من چەشت بێت منیش بریندارێکی تازەی چەقۆی ئەو دوژمنانە بوو کە هێمنیان تاراندبوو گەلێک جار بە دەمسکاڵا و بادەی تاڵەوە شەومان بە ڕۆژدەگەیاند لە نیوەی شەوی درەنگدا لە نیوەشەوی درەنگدا ئێمە دەکەوتینە ورینگە ورینگی ماملێ و بەدەم منیش مححکومی حەبسی ئینفرادیەوە خەمی خەستمان هەڵدەپشت خەمی ئەوسای ئێمە خەمی ئەوسای ئێمەی تازە کۆسکەوت و تاسەر ئێسک و بەخستی ناومێدیەکانی ناوچاوی بێورە و پرشنگە پڕ لە درەوشاوەکانی خەبات گێڕابوو هێمن بەردەوام بەدەم هەناسەی پڕ لە دووکەڵیەوە دەیوت ئێوە دەتانەوێت ماملێم لە بیر بەرنەوە ئەو ساڵانە هاوخەم زۆر بوون بەڵام زیاتر لەگەڵ شێکۆبێکەس و حەمەی حەمەباقی و هاشمی کەریمی و کەریمی شێخانی و سەباحی غالب و چەند برادێکی دی سەرمان بەسەر کوانوە ڕوخاوەکەدا دەژەند و وێڵی دوای گۆدۆیەک بووین کە بێگومان بووین هەردەگات مامێ من زۆر جار فرمێسکی لە چاوان بە قەتیز دەوەستایان لۆپەکان هەروژمیان دەهێنا و دادەکەوتن یادگارەکانی زیندوتر دەبوونەوە ئێمەی لە خۆیدا وە خۆی لە ئێمەدا دەبینی کورد لەکوێ بێت باری شکست و خەمەکانی بە کۆڵیەوەیە و شاری یادگارەکانی پیاوەدان دەکاتەوە بەداخەوە ئەمە مێژووی ئێمێ لە هەر سوچێکیدا خیانەتێک کروشکەی کردووە و لە ژێر هەر بنچکێکیدا دەیان شکست و هەرسی مەڵاسن ئەو وڵاتەی بەباشتی ناوزەدەکەن بێتگە لە بۆ کروسی هەناوی وێرانان وێرانی گوند و شاری دەربەدەری و لە سێدارەدانی خوددانەکەی کیمیاباران و ئەنفالکردنی خەڵکەکەی چبۆنێکی تر بە هاسان بە هەناسان دەدات بۆ کڕوزی ئەم دووکەڵە لە سنگی هەر کوردێکی ئێرە و ئەوێدایە کە هەستی کوردایەتی بەردەوام گینگڵی پێبدات و خەوی لە چاو بتارێنێت هێمن لەوانە بوو کام هەستە گەرای لە گیان و خوێنیا دانابوو مەینۆشی بۆ ئەوە بوو خەمەکانی خەستر بن و برینەکانی زیاتر بێنەوە سوێ بادەی بە پیرۆز دەزانی چونکە هاودەم و دۆستی خەمەکانی بوو بۆ کەسێکە مەی کە دەردی کاریە بێغەمێک بیخواتەوە زۆرداریە بۆ کەسێکە مەیندڵی پڕ بێ لە داخ بۆچی لی بخواتەوە بەرزە دەماخ کەناڵەی جودایی و مەتەرێزی شەرەف و شەنگە بێریمان لا دەخوێندەوە ئۆخشنی دەهاتێ و ئارەزووی ئازادیەکەی باڵی دەگرت و سنوورەکانی دەشکاند پێی دەوتین من لێرەدا هەست بەنامۆی ناکەم وا دەزانم لە مەهابادم ساڵی 1976 یەکێتی نووسەرانی کورد لە قیسلێمانی لە هۆڵی یانەی مامۆستایان کۆڕێکی شێعر خوێندنەوەمان بۆ هێمن سازدا ئەوسا نووسەران لە گوڕوتینێکی سەرنج ڕاکێشدا بوون دەیانویست ڕەنگی شکست زەدەیی خەڵکو و باری گلاوی سیاسی کورد بە ئەدەبی بەرگری قەرەبوو بکەن بێدەنگی چیا لە شاردا بتەقێنەوە چالاکێ ئەدەبی ڕووناگیریەکانی نووسەران سەرشاری ورە و هەستانەوەی پڕ لە ئیرادەبوون چ بە خوێندنەوەی شێعر و چیرۆک چ لە کۆڕ و چ لە بڵاوکراوەکاندا بە ڕاشکاوی پلاریان لە بەحس و پیاوە بوودەڵەکانی ناو سیاسەتی کوردی و هەڵخەڵەتاوەکانی فێڵی ڕژێم دەگرت بانگەشەی لە دایکبوونێکی نێو گەشببینیەکی بابەتیانیان بابەتیانەی تریان دەکرد لەو کۆڕەدا کە سەدان کەس لە ناوەڵەکە خزا بوون یان لە بربێ جێگایی بە پێوەستا بوون هێمن شعری خوێندەوە ئامادەبووان تەنیا کەسانی ئەدیب و ئەدەبدۆستانە نەبوون بەڵکو خەڵکانێکی سیاسی و شۆڕگێر و نیشتیمان پەروەریش بوون کە دەیانەویست کە دەیانەویست لە ڕێگای شێرەبووندەکانی هێمنەوە چاودڵیان ڕووناکر بێتەوە کە پارێزگاری و سای سلێمانی و پیاوی متمانە پێکراوی دەوڵەت هاتە هۆڵەکە هیچی بۆ نەکە زۆر بە سادی پێشوازی لێکرا کەچی کە هێمن هات لەبەر چەپلە ڕێزان هۆڵەکە بە لەرزە کەوتبوو کۆڕەکە شاعری گەورە کامەران مکری دەیجێڕا و لەژێر فشاری داواکردنی خەڵکیدا شارێکی خۆیشی خوێندەوە کۆتایی کۆڕەکە بە هەرا و خۆپشاندانی خەڵکەکە شکایەوە بەدەم سرودی ڕێیخەباتمان چەند سەخت و دوور بێ لە هۆڵەکە هاتینە دەرێ کەس لەبەر ئەو حەماسەتە پڕەدا خۆی بۆ نەدەگیرە تەنانەتە بوو دەگریا و فرمێسکی شادی و دڵخۆشیەکەی بەسەر ڕوویەوە دەدەوشایەوە یەکێک بوو لەو کۆڕانەی ئۆخژنیدایە دەرونی خەڵکی خەڵکانی مردوو چاوی داگیرکەرانی سوورد سوور و دڵی شۆڤارەکانی کەیدی ڕق کرد پیاوانی ڕژێم کەوتنە چاودێری کۆڕەکان و نووسرە بە هەڵوێستەکان هێم نیش لەو چاوسوورکردنەوەیە دەرباز نەبوو داوایان لێ کرد جارێکی تر کۆڕ لە کوردستاندا نەگرێ و زوویش بگەڕێتەوە پایتەختی زیندانەکەی خۆیان هێمن لای خەڵکی کوردستان سمبولی مقاومەت و شاعری ئازادیخواز و ئاوارە بوو چامەی ناڵەی جوداییەکەی ئەگەرچی بڕواڵەت وەک شعرێکی ڕۆمانسی و سۆزی تاکە کەسێک خۆ دەنوێنێت بەڵام لە گەوهردا سکاڵا و ئازار و بنێسەی ئینسانێکی کووردە کەمل بە کوێن و ڕوو لە ئاسوێ هاواری گەلێکە نقمی بەدبختی و سەری گێژی یاریەکانی سیاسەتی دنیاە بەڵام نەمردووە و گیانێکی بە بزاوت و زیندووە لەو شێرەدا چەند ژیانی تایبەتی هێمن ئەبینرێت ئەوەندەش ڕەنج و ئومێدەکانی نەتەوەکەی بەرجەستە ئەبن بۆیە ناڵم تێکەڵی نەی کردووە شیوەنێکم پێیە نەی نەی کردووە لێم گەڕێ با دەربڕم سۆزی دەروون لێم گەڕێ با هەڵوەرێنم ئەشکی ڕوون شیوەنی من شیوەنی ئینسانیە بانگی ئازادی و گرۆی یەکسانیە سیوەنی من سینی کوردی بێبەسە ئەو گەلەی حاشا دەکەن لێی و هەشە هێمنی مرۆڤ و ساعیر و سۆڕژگەر زۆر لەوە زیاترە کە بە چەند ووسەیەکی لەم بابەتە حەقی ڕەوای خۆی بدرێتێ شعرەکانی شایستەی دەیان لێکۆڵینەوە و هەڵسەنگانی زانستی و ئەکادیمین خوێندنەوەیەکی بابەتیانە و سەردەمانەی گەرەکە کە پسپۆڕێکی بواری ڕەخنە و توێژینەوەی لێبێتە دەست هێمن وەک خۆی وەک هەڵوێستی وەک شێعر و ئەدەبی بنکەی ئەدەبی و ڕووناکبیری گەلاوێژ بە شانازیەوە لە پرۆژەی چاپکردنی کتێبیدا ئەم بەرهەمەی کردە نۆبەرە و پێشکەشی ئەدیب و خۆشەویستەکانی هێمنی نەمری دەکات چەپکێ گۆڵ چەپکێ نێرگس ڕەنگاڵەیەکی ئەدەبی یاداشتنامە شێعر نامە پەخشان و چیرۆکی جوانی هێمنن لە ژیانیدا و لە دووتێی کتێبێکدا بە چاو نەیبیتن بەڵام چاولەڕێە ئەمە یادگاری دوای مەرگێتی کە بەڕێز کاک سەلاحی کوڕی مامهێمن کۆی کردوونەتەوە قەرزێکە لەسەر هەردام و دەستگا و بنکە و مەڵبندێکی ڕووناکبیری کوردی کە چاوی خوێنەرانی پێبگەشێنێتەوە بنکەکەمان ئەم دەستپێشخەریەی بارکی خۆی زانی ئەم کارە لە چوارچێوەی ئەو دەیان خولیا و ئارزوە ڕووناکبیری ڕووناکبیری و ئەدەبیانەدایە کە لە پێشماندایە و بەختیار و کورد بەرقرار بێت بە ئەنجامیان دەگەێنین ئەمە بەرکوڵە بەڵام بەرکوڵێکی ناوازە درود بۆ گیانی نەمری هێمنی خەباتجێڕ و شاعیری گەورەی کوردایەتی و جوانی سروشت ڕەوف بێگەرد سەرۆکی بنکەی ئەدەبی و ڕووناکبیری گەلاوێش سلێمانی ئابی 1998 پێشەکی خۆم دەسووتێنم هەتا بەزمی خەڵک ڕۆشن بکەم کێ لە ڕێی خەڵکا وەکو شاعیر دەسووتێ شەم نەبێ هێمن خوێنەری بەڕێزبا لەوێەوە ئەو ڕاستیە لە خۆم بڵێم قەتە و حەقم بە خۆم نەدا و نایدەم هەرگیز ئەو خەیاڵم نەبووە و نامبێ هێ من بە ئێوەی بەڕێز بناسیێنم یا لەسەر شعر و نووسراوی بکۆمەوە بدوێن بەش بە حاڵی خۆم زۆر چووکەترم لەوەی ئەو داوایم هەبێ فرچکم بە نووسراوی هێ من گرتووە تازە خەریکی گڕووگاڵم بە کرچ و کاڵی خەریکم چیرۆک دەنووسم لە پڕێکەوە نابمە کوڕێک من لەکوێ و شعریە من لەکوێ وشە لەبەر دەستی ئەو پیامەزنەدا وەکو سوولی لاوێن شل و وەک مێوەک وەک مێو نەرم بووە هەر زۆرێک دڵخوازی بوو بێ ئەم لا ئەو لای پێ کردووە بە کاوە خۆ و بەبێ مزەڕەتی جێگای پێ گوێستوتەوە وەک گوڵ لە باخچەی شێر و نەسر شەتڵی کردووە خەمڕەوێنێک لێرە من ناکەم بەدی چۆن پەنا بۆ مەینەبم ساقی ئەدی ئەو ئەدیە لە زۆر نمونەی شار و نەسری کوردی هەر لە هەوڵی ڕستە هاتووە جێ پێگۆڕیوە بەبێ ئەوەی لە شانان گران بێ بڕوان پێ بکەن بە عمری بابیشی هێندە بەرز نەبووە و واجواندا نەمەزراوە کردویەتە قافیە لە زۆر جێگایان شێعری گەیاندۆتە ئەو پەڕی ناسک خەیاڵی ئەوەندەی بەرز کردووە سەر لە حەریقی ئاسمانێ دەخشێنێ و شان لە شانی هەوران دەدا چۆن نەناڵێ ئەو دڵە ئەنگاوتەیە بەرد لە بەردی بێتەوە دەنگی هەیە دنیایەک مانە لە شعرەکانی هەز دەکرێت قەت سەری لە خوێنەر نەشێواندووە ئەوەندە خۆماڵی لەگەڵی دەدوێ دەڵی سەد ساڵە دەرگ بە دەرچێون هەرکەس ناڵی جودایی خوێند بێتەوە ڕەنگە حەقم بداتێ و بۆی لە ملی بدە هەرکەس تاریک و ڕوونی دیبێ دەزانێ کورد کەم شاعری وای هەبووە مامۆستایە منە شاعیر نەبووە نەسری ڕەوان و تیفتیفە دراوی کەوەک ڕۆنی قالکرا و بێستانی بژارکرا و دەچێت لە شێعرەکانی نامێنێتەوە بگرە باشترن مامۆستا چیرۆک نووسێکی گەورە بووە هەواری خاڵی مەدانی بە هەموو نووسەرێک خاڵی کردووە بریا ئەو هەوارە بەو زوانە خاڵی نەبوو بە بریا سەدهاوینە هەواری دیکەشی بەدوا هاتبە مامۆسای من محتاجی ناساندن و پێڵکوتن نییە بە زمانی سادە و ساکاری کوردی شاری کوتووە و پەخشانی نووسیوە بە زمانی خەڵق قسەی کردووە شەرح و تەفسیری زۆر پێویست نییە ئەوەی گوێ لە کەلامی هێمن بوو بێ خوێندەوار و نەخوێندەوار زانیویە ئەو پیاوە گەورە چی فەرموو کەلامی هێمن لە دڵەوە هاتووە لەسەر دڵانە و دەچێتەوە نێو دڵان ئاساری هێمن ناوێنەی باڵان نوێنی مێژووی پڕکارەسات و بەسەرهاتی کوردەواریە ئەو گەورە ماڵە دەرکی ئاواڵایە هەموو بابەتێکی تێدایە و کەس لەو دەرکە بە ناهومێدی بەڕێ نەکراوە زۆر جاران لە مامۆستا هێمنم بیستوە فەرموویەتی ئەوەی دەیزانم لە خەڵکم وەگیرکەوتووە و دەیدەمەوە بەخۆیان چەند ڕۆژ لەمەوبەر ئەو قسە جوانەیم وە بیرکەوتەوە هۆی ئەو بیرەوەریە سووداوێک بوو کە بە کورتی بۆتانی دەجێڕمەوە هەوڵ ڕۆژی خاکە لێوە ئەم ساڵ ڕۆژی نەورۆز کاک سەلاح شەیخول ئیسلامی تاقە کوڕە و یادگاری بە نرخی مامۆستاهێ من بەسەری کردینەوە و لێم وەژور کەوت بە کەیف و دەماغ و پاکەتێک بەدەستەوە دەمزانی نەورۆزانێ بەڵام نەمدەزانی چی تێدا دەست و مشتاق و چاک و خۆشیمان کرد چاوم لە دەستی بوو هەتا زارکی پاکەتی کردەوە خەزێنەیەک بوو دەرخۆنەی لەسەر کوپەی لادەچوو خەسرەوی زێڕی و دەخستن و بارە لیرەی لە پەنا هەڵدەڕشتم باوەشێک وەنەوشە و بەیبوون سوێسنە و هەڵاڵە و شلێرە و گوڵاڵەی پێسرا و بەگیابند و جاخاوی دەخستنە باوەش هەموو چەشنە گوڵ و گوڵاوی دەستکرد و دەستکەوتی ڕەسەنی کوێستانی لە ئامێزم داوێشت بۆن و بەرامە و ئاتریگۆڵ هۆ دەسارد و سڕەکەمی کرد بۆ گوڵستان و بۆنی بلاوێنی بەهار دەرکوبانی لێکرد بوومە بێستان هەر گوڵ بوو لە گوڵدەباری و هەر بەهار بوو دڵی سستی منی مەز دەکرد لەم جوانی ئەو گوڵستانە و لە نەخشی ئەو ڕەزوو ئەو باخوو بێستانە لەوانە بوو گوڵ بەهارم لە بیر بێتەوە و عتری گوڵ گوڵم لێوە شارێ سکری عتر بۆنی لە لوتم دەفراند و لاوک و گەلۆ و بالۆرە سست و گێژ و کڕ و مەنگی دەکردم ئارام ئارام دەنگی لەرزۆک و نەرمی هێمن لە ئەبەدیەتەوە دەهاتە گوێم و دەزرینگایەوە بەهار و گوڵ کچ و مانگەشە و شعری تەڕ و بادە تێفکریم ئەو گوڵانە بە پێچەوانەی گوڵی تر عمریان درێژە تەمەنیان هەر پێنج و دوو ڕۆژێک نییە هەڵ ناپڕوکێن سیس و ژاکاو نابن وێژینگ و وەنە و زیان بۆ نییە داری هەمیشە بەهارن و بەهاری بێخەزان ئەوانە خەزێنن دڕ و مەرجان و یاقوتن لە ژێر گڵیشدا هەر خەزێنن هەتاکو و کۆنتر دەبن بەبایخترن و سەرڕافی زەمان نرخی ئەوانی پێ نەدۆزراوە ژەنگ و ژواری زەوی نایانگرێ تۆز و گەردی خەزان لە سەریان نانیشێ و گەرداوی گەردون گەمارویان نادە کارسەڵا هێندێک لە ئاساری تەواو و ناتەوا و چاپکرا و چاپ نەکرا و لە نەسر و شعری مامۆستایی هێنابوون لە منیویست بیان خوێنمەوە پێشەکیان بۆ بنووسم و پاشان ئەگەرکرا لە چاپیان دا وەسێتەکەی خۆی بێتە جێ و بدرێنەوە بە خەڵک بە بڕوای منی دەستەوەستان جگە لەو شتانەی کاکسەلاح کۆی کردوونەوە زۆرشتی دیکەش هەبوون هێندێکیان هەلومەرجی بۆ نەڕەخساوە و بڕێکشیان نووسراون و فەوتاون وەک ئەو نمونانەی خوارەوە پێشەکەی تاریک و ڕوون لە کوێوە بۆ کوێ کە پێم وایە باشترین نسری ئەو ڕۆی کوردیە لە ڕووپەڕی سێدێڕی حەفدەدا مامۆستاهێ من دەڵێ خوێنەری خۆشەویست پێتوانە بێ لێفەم لەسەر هەتیوان هەڵداوەتەوە و لە بنی کوولەکەم داوە و هەرچی هەیە نووسیمە نا هەروە کورتە سەرگورشتەکەم سەرگورشتەکەمت بۆ دەژێرمەوە هەر لە ڕوپەڕی سێ دێڕی شانزەدا دەڵێ با بمێنێ بۆ هەلێکی تر ئەگەر مام وازی لێ ناهێنم لە ڕوپەڕی چلوچواردا بە تەواوی ئیشارەی بەتەواو نەبوونی سەرگورشتەکەی کردووە بۆ خۆم لە بیرمە جارێکی لێم پرسی مامۆستا ناتەوێ لە کوێوە بۆ کوێ تەواو بکەی فەرمووی ئاواتم ئەوەیە بزانین هەلێک هەڵدەکەوێ بیستومە و لەو ساڵانی ئاخری پێشەوەی بنکەی سلاحەدین پێک بێ لە گوندەکەی خۆی شیلاناوێ منزومەیەکی لە ژێر سەردێری ئەو لامتات و ئەو لامتات ئەی بابەجی قم دەرهات هۆندۆتەوە بەداخەوە لە بین سووە و بۆی ساز نەکراوەتەوە پێم وایە دوای مەرگی بێوادەی مامۆستا شێعر و نەسر لە مکریان فەرقێکی وای نەکرد و هەنگاوێکی بەرساوی هەڵنەهێناوەتەوە لەو کەسانەی قەڵم بەدەستن تکا دەکەم ئەم قسەم لێ بەدڵ نەگرن و لێم تووڕە نەبن بۆ خۆم دەستکری ناتەواوی مامۆستا هێمنم بریا ماوەیەکی دیکەشما با چاوی بەسەرمانەوە بە بێشک کار لە جێیەکی تر دەبوو کارێکی زۆر گەورەی کە مامۆستا حەول و دەولی زۆری بۆدا خۆی پێوە ماندوو کرد و ڕێیخست پێیگەیان لەبەر و بووی تێر نەبوو و لە سێبەرینە حەساوە ئینتیشاراتی سەلاحەدینی ئەیوبی ناوەندی بڵاوکردنەوەی فەرهەنگ و ئەدەبی کوردیە کە گۆواری سروە یەکێک لە بەرهەمەکانێتی وێڕای سپاس لەو هەنگاوە گەورە کە ئاواتی لە مێژینەی گەلی کورد بوو هیوادارم بەڕێوەبەران و تێکۆشەرانی ئێستایی ئەو بنکە پیرۆزە بە دڵگەرمیەوە ئەمڕێە ئیدامە بدەن خوێنەری بەڕێز سەرجەمی کارە بڵاو نەکراوەکانی مامۆستا دەبێ دەستلێدان بەو جۆرەی بەجێهێشتون بە ئەمانەت و سەداقەتەوە دەیدەینەوە بە خۆتان ئێوەش بەیادێک و فاتحایەک ڕەوانی ئەو پیاوە مەزنە شاد بکە فەتاحی ئەمیری بۆکان هەژدە یەکی ١ هەتاوی